کە دەوراو دەور پەرژین کرابوو کاتێک کە هەوای دورگەی کریت سار دەبێ گایەکان ئەگوازنەوە بۆ ناو پشتیرەکان و لە وەرزی گەرمە لە لەوەڕگەکاندا ئەیان لەوەڕێنن بەڵام ئەو گیانی کە بێ سبەی یا دوو سبەی لە گۆڕەپانی گابازیدا پەلاماری گەنجە سەماکەرەکان بدەن لە پشتیرەکاندا بوون. کاتێ گەشتی نەدامەزراوی گابازی مامۆستاکەی مینا لەوێ بوو کە منی لەو جێگای بینی خۆشحالی خۆی دەربڕی هەروەها ئەو کاهینانەی کە کاریان پەروەردەکردنی گایەکان و ڕاهێنانی سەماکەرەکان بوو بە بینینی مینا خۆشحاڵ بوون بەبێ ئەوەی دیار نەبوونە درێژخایەنەکەی ئەویان پێ سیر بێ کاینەکان لە دوای ئەوەی زانیان کە من پزیشکێکی میسریم لەبارەی خواردنی گایەکان و هەروەها لەباری ئەوەی لە چ کاتێکدا خواردنیان بدرێتێ کە ببێتە هۆی بریقەداربوونی مووی لەش و زیاتربوونی تەمەنیان هەندێک پرسیاریان لێکردم لە کاتێکدا کە من ئەمزانی زانیاری ئەوان لەمبارەیەوە لە هی من زیاتر بوو چونکە لە سەدان ساڵ لەمەو بەرەو تا ئێستا با و باپیرانی ئەوان خەریکی پەروەردەکردنی گایەکان بوونە و لە دوایی هەر سەردەمێک زانیاری باوکان گوازراوەتەوە بۆ کوڕەکانیان و ئەو کوڕانەش زانیاری زیاتریانە خستە سەر و ئەیاندایە جلی نوێ مینا لە لای کاهینەکان بە ڕێز و خۆشەویست بوو کاتێک کە ئەویان بینی بە چاکزانینی مامۆستاکەشی ڕەزامەندیان نیشاندا کە مینا سبینێ لە بەردەم گایەکدا سەما بکات و گایەکیان بۆ دەستنیشان کرد مینا لەم هەڵبژاردنە زۆر خۆشحاڵ بوو چونکەی زانی کە ئەتوانێ سبەینێ هونەرەکەی خۆی نیشانی من بدا لە دوای ئەوە مینا ڕێنمایی کردم و چوینە لای کاهینی گەورە کە سەرۆکی هەموو کاهینە گابازەکان بوو کاتێ چوینە ناو ژووری کاهینەکەوە بەهۆی تاریک بوونی ژوورەکەی لە پێشاندا نەماندی بەڵام لە دواییدا چاوم بە مرۆڤێک کەوت کە سەری وەگا بوو ڕەنگی زرد بوو ئەو مرۆڤەی سەری وەگا ئەهاتە بەرچاو لە بەرامبەر ئێمە سەری دانەواند و دوایی سەرەگایەکەی لەسەری هەڵگرت و تێگەشتم سەر و دەم و چاوی هەروەک مرۆڤێکی ئاساییە ئەگەرچی ئەو پیاوە کە کاهینی گەورە بوو لەگەڵماندا بە پێکەنین بوو ڕووی خۆش بوو بەڵام من لە چڕوچاویە ترسام چونکە جۆرە مۆرکێکی قیناوی و بێبەزەیانی توندم لە دەم و چاویدا هەست پێ کرد مینا کاتێک کە ویستی باسی بکە کە بۆچی ماوەیەک دیار نەبوو و نەیتوانیوە لە کاتی خۆیدا خۆی بۆ خی کریت بکاتە قوربانی کاهینی گەورە وتی پێویست ناکا بۆ منی باس بکەی چونکە من ئاگام لەم بابەتە هەیە و ئەزانم تویان ڕفاند و بۆ وڵاتانی تریان بەدی پاشان ڕێز و پێزانینی خۆی ئاراستەی من کرد و وتی سینۆها لەبەرەوەی تۆمینات گەڕاندەوە بۆ کریت کە بتوانێ خۆی بۆ خویەکەی بکاتە قوربانی من فرمانم داوە دیارەکت بۆ ببەن و کاتێ کە گەڕایتەوە میوانخانەکەت ئەو دیاریانە ئەبینی وتم من نە بۆ پاداشت مینام ڕزگار کردووە و نە بۆ وەرگرتنی ئەو پاداشتش هاتوومەتە کریت بەڵکو مەبەستی من کۆکردنەوەی زانستە و بەر لەوەی بۆ کریت بێن بۆ وڵاتانی سووریا و بابل و هاتی سەفرم کردووە و لە وڵاتانە زۆر شت فێربووم و ئێستا هاتوومەتە کریت کە لێرەش زانیاریەکانی خۆم دەوڵەمەند کەم. لەبارەی خوای کریتەوە شتی سەرنجڕاکێشم بیستوە و بە منیان توە کە ئێوە خوایەکی گەورەتان هەیە کە کچەکان و کوڕە گەنجەکانی خۆشەوێ بەمەرجێ کە هیچ پیس و پۆخڵیەک بە جستیانەوە نەبێت و ئەمە سیفەتێکی گەورەیە کە لە خویەکانی سووریا و بابل بەدیناکرێت چونکە خویەکانی سووریا و بابل ڕێگا دەن ژن و پیاو لە ناو پەرزگەدا لەگەڵ یەکتریدا ڕابێرن کاهینی گەورە وتی لێرەدا جگە لە خوای گەورەی ئێرە خوای تریش هەیە کە خەڵکی ئەی پەرستی و تەنانەت لە ناوچەی بەندەریش پەرستگە هەیە بۆ پەرستنی خویەکانی وڵاتانی تر تۆ ئەتوانی ئەگەر حەزت لێبێ لەو پەرستگانە بۆ خوای ئامون کە خوای میسرا قوربانی بکەیت بەڵام بیانیەکان خوای گەورەی ئێمە ناناسن و ناشتوانن بیناسن چونکە تەنیا و کەسانی کە بۆ ناسینی ئەو پەروەردەکراون و لە شوێن کەوتووە ڕاهێنراوەکانن بۆیان هەیە کە ئەو ببین و تا ئێستا هەر کەسێ کە ئەوی بینی بێ نەگەڕاونەتەوە کە بڵێ خوای گەورەی ئێمە چۆنە و هەر ئەوەندە بە ئێوە ئەڵێم کە گەورەی و بەختەوەری گەلی کرێت بەهۆی خویە گەورەکەیەتی وتم ئەی کاهینی گەورە ئەو کاتەی لە وڵاتی هاتی بووم لە دانیشتوانی ئەوێم بیست کە خوایەکانی ئەوان ئاسمان و زەوین و یەکێ لەوانە بەهۆی بارانەوە زەوی دووجانەکات وەی کاتە خاون بەر و بووم لەو کاتەدا بە شێوەیەکی ناتەواو کەوتە گوێم کە خوای کریت دەریایە چونکە و میلەتە دەسەڵات و بەختەوەری خۆی لە ڕێگەی دەریاوانیەوە دەستکەوتووە کاهینی گەورە وتی بەشێک لە قسەکانی تۆ ڕاستە و ئێمە زۆر لە هۆیەکانی بەختەوەریمان لە دەریاوانیەوە دەستکەوتووە بەڵام خی ئێمە دەریا نییە بەڵکو خوای دەریاشە سینۆها ئەبێ بزانی کە لە ناو هەموو گەلاندا گەلی کریت تەنیا گەلێکە کە خوایەکی زیندوو بە خوای گەورەی خۆیەزانێ لە کاتێکدا کە گەلانی تر خوایە مردووەکانە پەرستن یان شێوەی ئەو خوایان ئەپەرستن کە بەبەرد یان دار دروستیان کردووە خوای ئێمە نەخوایەکی مردووە و نەبەرد و دارە بەڵکو خوایەکی زیندووە و تا ئەو ڕۆژەی خوایەکەی ئێمە زیندوو بێ هیچ گەلێ ناتوانێت لەگەڵ میلەتی کریکدا جەنگ بکات و ئەگەریش بیکە تێگەشکێ وتم بیستومە خوایەکەیەوە لە ئەشکەوتێکدا یان لە خانوویەک کە داڵانی درێژ و تاریکی هەیە ئەژیێت و من زۆر حەزەکەم کە ئەم ئەشکەوتە یان ئەم خانووە ببینم بەڵام نازانم بۆچی و کەسانی بۆ بینینی خوای ئێوە دەست نیشانەکرێن و ئەچنە جێگاکەی ئەو ناگەڕێنەوە لە کاتێکدا کە ڕێگەیان پێدراوە کە بگەڕێنەوە ئایا ئێوە ناتانەوێت بە من بڵێن بۆچی هیچ کامێک لەوانە نەگەڕاونەتەوە کاهینی گەورەوتی لەگەڵەوەشدا کە خوای ئێمە لە شێوەی گایەکە بەڵام ئەو خوایە گانیە بەڵکو بوونەوەرێکە کە کەس ناتوانێت بڵێت چیە و هەر ئەوەندە زانین کە ژیانی هەیە بەڵام کاڵێن بۆچی و کەسانی ئەسنە جێگاکەی ناگەڕێنەوە ئەم بابەتە بەهۆی ڕادەی بەرزی بەختەوەری و شانازییە چونکە گەورەترین شانازی و بەختەوەری بۆ کچ و کوڕە گەنجەکانی ئێمە ئەوەیە کە خوا ببین و لە لای ئەو بمێنەوە و هەر لەبەرەوە کاتێک کە خویەکە ئەبینن ئەوەندە خۆیان بە بەختەوەرەزانن کە ژیانی ئەم دنیایان لە بەرچاوەکەوێ چونکە ئازانن کە ئەگەر بۆ ئەم دنیای بێنەوە ئەبێت ئازار و مینەتیم جیانە بچێژن و خۆیانی بۆ بگرن. مینا ئایا تۆ ئارەزوو ناکەی بۆ ماڵی خوا بچیت و باقی تەمەنت لەوێ بیت؟ مینا وەڵامی نەدایە و من وتم ئایا من کە ڕێگام نادەن بچمە ناو خانووی خوا ئەتوانم دەرگای چوونە ژوورەوەکەی ببینم؟ کاهینی گەورە وتی ئەو شەوەی کە مانگ لە ئاسماندا بە تەواوەتی پڕە بێتەوە واتە مانگەشەو نزیک ئەبێتەوە و لەو شەوەدا مینا ئەچێتە ماڵی خوا و لەوێوە تۆش ئەتوانی دەرگای خانووەکە ببینی. وتم ئەگەر مینا ئامادە نەبێ بۆ ماڵی خوا بچێ چۆنە بێ کاهین وتی هێشتا ئەم حاڵەتە ڕووی نەداوە کە کوڕێکی گەنج یان کچێ ئامادە نەبێ بۆ ماڵی خوا بچێت و میناش لە دوای ئەوەی لە بەردەم گایەکانماندا سەمای کرد بەو پەڕی حەز و ئارەزووە چێتە ماڵی خوا لە دوایم قسەیە کاهینەکە سەرە گایەکەی لەسەر کرد کە تێمان بگەێنێ ماوەی چاو پێکەوتنەکە کۆتایی پێهاتووە مینا دەستی گرتم و لە هۆدەکە هاتینا دەرەوە. دوای ئەوەی لە ماڵی کاهینەکە هاتینە دەرەوە مینا لێم جیابوو وتی لەبەرەوەی سبەینێ ڕۆژی سەماکردنمە ئەمشەو ئەبێ لە دامەزراوی گابازیدا بمێنمە و من بە تەنایی بۆ میوانخانەکە گەڕامەوە سێرم کرد کاپتا کە شەرابی نۆشی بۆ کەیف خۆش بووتی سینۆها گەورەی من ئێرە سەرزەمینی ڕۆژاوە و ناوەندی بەختەوەریە میسرەکانی کۆن ئەو شتەی کە گەلانی تر لە چاخەکانی دوای ئەوان پێیان ئەوت بەهشت لێرە خواردنەوە زۆر و هەرزانە و هیچ گەورەیەک بە گۆچان لە خزمەتکارەکەی خۆی نادات و لی ناپرسێ چەند دێ زێڕ و پارەت لێ دزیوم و ئەگەر گەورەیەک لە بەندەکەی خۆی تووڕە بێت و لە ماڵ دەری بکە بەندەکە یەک ڕۆژ خۆی ئەشارێتەوە و ڕۆژی دوایە گەڕێتەوە ماڵ و خاوەنەکەی تاوانەکەی فرامۆژەکە بەڵام مامەڵەچیەکانی ئێرە زۆر فێڵبازن و وەک چۆن بازرگانێکی ئەزمیر بازرگانێکی میسری هەڵەخەڵەتێنێ ئەمانیش فێڵ لە مامەڵە چێکانی ئەزمیرەکەن لە جیاتیەوە لەم شارە جۆرە ماسیەکی بچووگەکەنە ناو ڕۆنی زەتونە و ماوەیەک تایدا ئەیهێڵنەوە و ئەم ماسی ئەوەندە بەتامە بێ کە هەر چەندێکی لێ بخۆی تێر نابی لە پاشەم قسەیە بەندەکەم دەرگای هۆدەکەی داخست و دوای ئەوەی دڵنیا بوو کە کەس لە پشت دەرگاکەوە گوێی لە دەنگ ئێمە نابێوتی گەورم لەم وڵاتەدا کارەساتی سەرسڕهێنە ڕوویداوە چونکە من لە مەیخانەکانی ناوچەی بەندەر بیستم خوای کرید مردووە و کاهینەکان کە لە مردنی خوای کرید ترسیان لێنیشتوە هەوڵەدەن خوایەکی تر بدۆزنەوە بەڵام هەر کەسێ ئەم قسێ بکە بە سەختی سزادرێ و دوو نەفەر لە دەریاوانەکان کە ئەم قسەیان کردبوو لەسەر تاشە بەردەکانی قەراغ دەریای کریتەوە فریاندانە ناو دەریا بۆ ئەوەی ببنە خۆراکی ئەختەپوتەکانی دەریا. لەبەرئەوە دانیشتوانی کرێ دەڵێن دەسەڵات و بەختەوەریان بە ژیانی خواکەیانەوە بەندە کەواتە ئەگەر خویەکەیان بمرێ گەلی کریت دەسەڵات و بەختەوەریەکەیان لە کیسە چێ کاتێک کە کاپتام قسەی کرد ئومێدێ لە دڵمدا دروست بوو پێم وت ئەگەر وابێت و خی گەلی کریت وەکو ئەڵێن مردبێ و وابزانم ئەم هەواڵە ڕاستیشە چونکە ئەگەرچی حکوومەتەکان بەردەوام هەوڵەدەن ڕووداوەکان لە خەڵکی بشارنەوە بەڵام خەڵکی ئاگاداری هەموو هەواڵێ بن لە دوای ئەوەی مینا چوە ناو خانووی خویەکەیان یەکسەر لەوێ هاتە دەرەوە ڕۆژی دوایی بە یارمەتی مینا کە لە مەدانی گابازیەکە دەستی ڕۆی منیان لە جێگایەک دانیشان کە بتوانم لەوێوە هەموو شوێنێ بەباشی ببینم گایەکانیان یەک یەکێنایە ناو گۆڕپانەکە و سەیرم کرد لەگەڵەوەشدا کە لەوێ زیاتر لە دە ڕیز تەماشاچی لێبوو بەڵام هەمویان بەباشی ئەیان بینی چونکە جێگای تەماشاچەکان بە شێوەیەک دروستکرا بوو کە هەر ڕیزێک لە ڕیزەکەی دوای خۆیەوە نزمتر بوو بەبێ ئەوەی هیچ کامێکیان بەرچاوی ڕیزی دواوەی خۆی بگرێت سەمای کچەکان و کوڕە گەنجەکان لە بەردەم گایەکاندا چەند جۆرێک بوو لە هەمووی قرستر ئەو سەمایە بوو کە سەماکەرەکە ئەبواە بەسەر هەردوو شاخی گایەکەدا باز بدات و بچێتە سەر پشتی من وەکو پێشتر باسم کرد لە ڕابردوودا جارێک بینی بووم کەمینە ئەم سەمایەیە کرد من بینیم دەوڵەمەندەکانی کریت لەسەر گایەکان گرەویانە کرد و وەک ئەوە بوو کە بزانن هەندێ لە گایەکان لەوانی تر باشترن بەڵام لە دیدی من گایەکان هەمویان یەکسان بوون و نەمەتوانی هەز بە جیاوازیان بکەم میناش وەکو خەڵکی لە بەردەم گایەکدا سەمای کرد سەر بەڵام لە دوای ئەوەی دەست و بردیەکەیم بینی و بۆم دەرکەوت ماسولکەکانی لەشی لەژێر فەرمانیدان ترسم نەما و وە خەڵکی ترشادیم بۆ کرد لە کریت پیاوە گەنجەکان و کچەکان بە ڕووتی لە بەردەم گایەکاندا سەماکەن لەبەر ئەوەی سەماکەیان ئەوەن دەمە ترسیدارە کە ئەگەر کراسیان لەبەردابێ لەوانەیە بکوژرێن چونکە کراس ئەگەرچی تەنکیش بێ ڕێگا لەوە گرێ کە بتوانن بە ئاسانی بەسەر ماسولکەکانی لەشیاندا زاڵ بن ئەگەرچی کچەکان هەمویان سەماکەیان جوان بوو بەڵام لە دیدی مندا سەماکەی مینا لەهی هەمویان جوانتر بوو بەڵام مامۆستاکەی مینا لەو باوەڕەدا بوو کە لەبەر ئەوەی ئەو کچە گەنجەماوەیەک لە کریت دوورکەوتۆتەوە و مەشقی نەکردووە وەکو پێویست توانای سەماکردنی نییە. لە دوای تەوابوونی سەماکەی مینا لە کاتێکدا کە ڕۆنێکی تایبەتی لە لەشیدا بوو، هاتە لاموتی سینوها دوو سبەی مانگ لە ئاسماندا ئەبێتە بازنێکی تەواو و من ئەبێت بچمە ماڵی خوا و لەبەر ئەوە هاوڕێکانم بانگهێشتیان کردوم کە لە جەژنێکدا بەشدار بم ناتوانم لەگەڵ تۆدا بێم بەڵام لەو شەوەی کاچمە لای خوا ئەتوانی وەکو هاوڕێکانی ترم تا شوێنی چوونە ژوورەوە لەگەڵمدا بیت وتم مینار چۆنێک کە حەزت لێیە وا ئەکەم و لەو شەوەدا لەگەڵت دێم و لە ئێستاوە تا دوو سبەی شەو کاتەکانم بە بینینی شتە دیدەنیەکانی کریت بەسرە بووم و یەکێک لەو شتە دیدەنیانە کە خۆشیەکی بۆ منیش تێدایە ئەوەیە کە هەندێ لەو کچە گەنجانەی هاوڕێی تۆن و هێشتا خۆیان وەقفی خوا نەکردووە بانگهێشتیان کردووم کە لەو میواندارییەدا بەشدار بم کە بڕیارە بە زووی لەم شارەدا بەرپا بکرێت و کاتەکانم بە شادمانی لەگەڵیاندا ببەمە سەر، ئەگەرچی ئەوان وەکو تۆ جوان نین، بەڵام لەش و لارێکی قەڵەویان هەیە و قەڵەوییەکەیان نوقسانی جوانییەکەیان پڕەکاتەوە. مینا بازووی منی گرت و وتی سینۆهە من ڕازی نیم کە تۆ لەو کاتەی منت لەلانیم بڕۆیتە لای ئەو کچانەی هاوڕێی منن و هەر نەبێت تا ئەو کاتەیە چمە خانووی خواوە بوەستە و دوای ئازادی کە چەندت حەز لێبوو بچیتە لای ئەو کچانە و لەگەڵیاندا گفت و گۆ بکەیت وتم مینە ئەم قسەیەم بەگاڵتە بوو ئەگەر نا من حەزم لە هاونشینی ئەوان نییە و ئێستا گەڕێمەوە ناوچەی بەندەر و خەریکی پزیشکێ بم چونکە لەوێ خەڵکێکی زۆر نەخۆشن کە هی وڵاتانی ترن و پێویستیان بە چارەسەرکردنی منە. پاشان بەرەو میوانخانەکە گەڕامە و بە کارەکەمەوە خەریک بووم. هەتا شەو داهات و مانگ لە ئاسماندا دەرکەوت و لەو کاتەدا لە هەموو ناوچە بەندەریەکەدا دەنگی مۆسیقا و ئاواز بەرز بووە چونکە لە بەندەری کریت خانی و گشتی زۆر بوو تەنانەدە و کەسانی هەژاریش بوون لە کریتدا وەک دەوڵەمەندەکان کاتەکانیان بەخۆشی ڕابوارد و بە شێوەیەک ئەژیان کە ئەدوت هەرگیز نامرن و لە جیهانێکداژین کە خەم و پەژارە و ئازاری تیانە من لە ژوورەکەی خۆم بەبێ ئەوەی چراڵکەم لە ڕووناکی مانگدا دانیشتبووم کاپتال لە هۆدەکەی خۆی کە لە بەرامبەر ژوورەکەی من بوو ڕاکشابوو نووستبوو یان خۆی ئامادە کرد کە بنوێ لەو کاتەدا ژنەکی گەنج هاتە ژوورەکەم و سەیرم کرد لەو کچانەیە کە لە میوان خانەکەدا کارەکات و پێمی وت سینوها ئایا حەزەکەی ببمە خزمەتکاری تۆ وتم نا خزمەتکارم نابێت وتی ئەگەر بیرەکەیتەوە کە من هونەرێکم نییە و کابانیەکەمت بەدڵنیە یەکێکی تر لە خزمەتکارەکانی میوانخانەکە بانگەکەم کە بێت و تۆ ئەو بکە بە کارەکەری خۆت وتم نا نا من خزمەتکارم ناوێت و ئەمەوێت تەنیا بم کچەکەوتی سەیرە بیانیەکان لەگەڵەوەشدا کە وەسیلیان هەیە کاتەکانیان بەخۆشی ڕابێرن کەچی بەهۆی بڕیارێک خۆیان تووشی پەژاراکەن و تەنیا ئەمێنەوە لە کاتێکدا کە خوای کریت مرۆڤی بۆ سوودوەرگرتن لە خەڵاتەکانی دنیا دروست کردووە دوایی لێم زیگۆوتی سینۆ هەبۆندە زۆر لەخۆ دەکەی لەگەڵمدا ڕابێرە چونکە من حەزەکەم بزانم کە پزیشکێکی میسری چۆن ڕابێرێ وتم وازم لێبێنە چونکە بێتاقەتم کچە گەنجەکەوتی ئەگەر تۆک و بیانیەکانی ترزەوقت نییە لەبەر ئەوەیە کە خۆت لێرەدا زیندانی کردووە وتم لە هۆ دەکەم بڕۆ دەرەوە و تا بانگم نەکردیمەیەوە کچەکەوتی من پێم سەیرە لە وڵاتێک کە پیاوەکانیان وەکو ئەم پزیشکە میسرەیە خەڵکی لەوێدا بە چ ئۆمێدی ئەژین من چاوم لە مانگ بڕی بوو چونکەم زانی تاکە ژنێک کە ئامادەم بیکەم بە خوشکی خۆم لێم جیابێتەوە بۆ ئەوی بڕە بۆ ماڵی خواکەی و کچێنێکی پێشکەش بکە لەم بیرکردنەوەیدا بووم کە لە ناکاو هەستم کرد یەکێک لە ژوورەکەم دایە و ئەو بۆن عتری لێ ئەهات کە دوێنێ لە مەدانی گابازیەکەدا بۆ نم کردبوو سرم هەڵبڕی و ڕوانیم ئەو کەسە مینایە وتم مینا چۆنە هاتوویتە بۆ ئێرە میناوتی بە هێواشی قسە بکە چونکە حەز ناکەم کەس گوێی لە دەنگمان بێت دوایی لە تەنیش منەوە دانیشتوتی لەبەر ئەوە هاتوومەتە ئێرە چونکە لە قەرەوێڵەکەی خۆم کە لە دامەزراوی گابازیە بێزار بوومە من بە بیستنی ئەم قسەیە سەرم سوڕما چونکە زۆر دوور بوو ژنێکی وەک مینا بەو هەموو لایەنگریکردنی گابازی ڕقی لە قەرەوێڵەکەی ئەو دامەزراوە بێ دوای میناوتی خۆشم بە تەواوەتی نازانم بۆچی لەم کاتەدا هاتوومەتە ئێرە و لەوانەیە نەفرەت لێبوونی قەرەوێڵەکەم منی بۆ ئێرە ڕاکێشا بێ لەوانە شەهاتە بێتم لەگەڵ تۆدا گفت و گۆ بکەم و ئەگەر حەزت لە نووسنە لێرە ئەڕۆم و ئەگەریش ناتەوێ بنووی لەلات ئەمێنمەوە و گوێ لە قسەکانت ئەگرم و بۆنی دەرمانەکانت دەکەم و هەر کاتێک کاپ تا قسەیەکی پێکەنی ناوی بکە قژی سەری ڕاکێشم منواز دەکەم سەفەرکردنی من لەگەڵ تۆدا بۆ ئەو وڵاتانە بیر و ڕامی گۆڕی و ئیتر وەکو پێشوو لە بۆنی گایەکان و سیرکردنی گابازی و دەنگی هاواری تەماشاچیەکان چێژوەرناگرم تەنانەت بە پێچەوانەی ڕابردووەو حەز ناکەم بچم بۆ ماڵی خوا و ئەو قسانەی خەڵکی لە دەورو بەرمدا لەبارەی ئەم بابەتەیکەن لە گوێمدا وەک قسەی بێواتای مناڵان وایە و یاری کردنی هاوڕێکانم نابێتە هۆی سەرگەرمیم و وەک ئەو وایە کە عقلی لەسرم دەرکردبێ و ئەقلێکی تری خستبێتە مێشکمەوە وەک ئەوە وایە کە ئەقلی لەسرم دەرکردبێ و ئەقلێکی تری خستبێتە مێشکمەوە وەک ئەقڵی ئەو گەلانەی کە من ئەوانم بینی لەبەر ئەوە ئێستا بە تۆ ئەڵێم دەستم بگرە و ئەگەر چێم ڕۆ ئەدوت حەزت لە ژنی قەڵەوە و من قەڵەو نیم بەڵام لەگەڵەوەشدا حەزەکەم دەستم بگری وتم مینە من لە گەنجێتیمدا پیاوێکی سادە بووم ئارە زووم ئەوە بوو ببمە خاوەن ژن و مناڵ تا کاتێک کە تووشی ژنێکی تەماح کار و بێ بەزەیی بووم و هەرچیەکی هەم بوو لێی سندم لەو ڕۆژە بە دواوە ئیتر من حەزم لە هیچ ژنێک نەکرد چونکە نەفرەتی ژنان چوو بۆ ناو دڵمەوە وام بیرە کردەوە کە هەموو ژنە گەنجەکان وەک ئەو ژنن بەڵام لە دوای ئەوەی تۆم بینی و شارەزای ژیریت بووم و هەستم بەوە کرد کە زێڕ و پارە هیچ سەرنجت ڕناکێشێ تێگەیشتم کە لە دنیادا هەندێ ژن هەیە کە پیاو بتوانێ بیکات بە خوشکی خۆی بەبێ ئەوەی لەبەر زێڕ و پارە خۆی بک بە خوشکی لەو کاتەوە لە دڵمدا خۆشەویستی بێدەسەڵاتەکان و هەژاران دروست بوو نەخۆشە کەم دەرامەتەکانم چارەسەرە کرد بەبێ ئەوەی داوای هەق دەستیان لێ بکەم و ددانی و کەسانی ئازاری ددانی هەبوو ئەم کێشە بەبێ ئەوەی داوای پارە بکەم چونکە کاتێک کە ئەمبینی تۆ تا و ڕادێ بێبایخ ئەڕوانی تە ماڵی دنیا بەخۆمم وت منیش ئەبێ ماڵی دنیا لەلام بێبەها بێ بەڵام ئێستا کە تۆتەوێ لێم جیا ببیتەوە و بۆ خانوی خوای کریت بڕۆی من هەم لە خویەکان بێزار بوومە و هەمیش لە مرۆڤ چونکە زانم دوای ڕۆشتنی تۆ ڕحی من وەک قەلە ڕەشێکی ڕژوایە کە لە بیابانێکی ڕووددا بێت و هەمیشە هاودەمی پەژارە بێت بۆیە بە تۆڵە مینا لە جیهاندا وڵات زۆرە بەڵام زیاتر لە ڕووبارێک نییە و ئەویش ڕووباری میسرە ڕووبارەکانی تر ئاویان هەیە و ئاویان تێدا ئەڕژێت بەڵام وەک ڕووباری نیل ژیان نابەخشن ئەم ڕووبارە بەبێ هیچ بەربەست و دیوارێک کە لە بەردەمیدا دروست بوو بێ زەویە ڕشەکانی میسر ئاودێریەکات و ئەگەر تەماح و چاوچنۆکی خاوەن زەویەکان بهێڵێ ئەوەندە بەروبووم لە کێڵگەکانی میسردا بەدەست خەڵکیەکەوێ کە هەرگیز دانیشتوانی وڵاتەکەی من ناتوانن ئەو هەموو خواردنە بخۆن وەرە با بڕۆین و خۆمان بگەێنینە کەناری ڕووباری نیل و لەوێ خانوێک بکڕین و گوێ لە دەنگی مراویەکانی ناو قامی شەڵانەکان بگرین و کەشتی خوای ئامون ببینین کە بە ئاسماندا ئەڕوە. مینا وەرە و باقی تەمەنمان بە ژیانێکی بێخەم ببینە سەر و کاتێک کە گەیشتینە میسر بەیەکەوە گۆزە ئەشکێنین کە ببینە ژن و مێردی یەکتر و ئەو کاتە لە یەکتری جیا نابینەوە و لە دوای مردنمان تەرمی من و تۆ مۆمیایی ئەەکەن و ئەچینە سەر زەمینی ڕۆژ ئاوا و هەتا هەتایە